کاسێتی حەوتەم دیوی دووەم. پێم بڵێن ئەگەر ئێوە بوونایە چیتان دەکرد؟ ئەگەر ئێوە بوونایە یەکێکتانم هەڵ دەبژارد و ئەوی دیکەتان فەرامۆش دەکرد. باوشتان بە یەکێکدا دەکرد و حاشاتان لەوی دیکە دەکرد. نا. ئەی دۆستان ئەگەر ئێوەش بوونایە باوشتان بە هەردوو ئەو گریمانەیەدا دەکرد. ئێستا دەزانم زۆر شتم ون کرد بەڵام دەزانم زۆر شتم بردەوە کە ئینسان بە گەورەی باوشی بە دنیادا کرد ئازارەکان و شادەکانیش بە گەورەی باوشی پێدا دەکەن بەڵام من بە درێژایی ژیانم هەستێکی سەیرم هەبووە کە چ شەرم ناکەم ئەم شەو بۆتانی بەیان بکەم من دەڵێم کاتێک هەز دەکەی تۆ لە پێناوی دنیادا ئازار دەشێشیت خۆشحاڵی و بەختەوەریەک داد داد دەگرێت زۆر لە هەموو خۆشەکانی دی گەورەترە من ئەو شەوە لاولاوی سپی باوەشی پیاکردم و گوتی ئەی پیری بەدبەخت دواجار لە ناو کوڕەکانتا ون دەبیت و حەقیقەت نادۆزیتەوە پێم گوت نا خودای من بۆ شتێکی دیکە ناردۆتەوە منی بۆ چۆرە باوکاتییەک ناردۆتەوە کە جیاوازە لەوانی دیکە. لەو دەقیقەیەدا نەمتوانی من چ جۆرە باوشێکم، ئێستاش دروست نازانم چ جۆرە باوشێک بووم، بەڵام شێوە ئارەزوویەکی گەردوونیم لەو هەستەمدا دۆزیەوە. ئەو شەوەی چوومە سەر گۆڕەکەی سەریاز، ئەوەی منی ئازار دەدا خودی ئەو مردنە نەبوو، بەڵکو ئەو بێدەنگییە قووڵە بوو کە لە نێوان من و ئەو گۆڕەدا بەرقەرارە، بێدەنگییەک بوو لە بێدەنگی نێوان دوو ڕۆح لەبەر دەترازا و دەبووە بێدەنگی لە نێوان من و هەموو مەخلوقاتدا، لە خامۆشی نێوان من و مردوویەک دەترازا و دەبووە خامۆشی نێوان من و هەموو گەردوون، لە هەموو دۆزینەوەی سەریاسێکی زیندوودا هەموو شتەکان پێچەوانە دەبوونەوە، من دووبارە زمانێکم دەدۆزیەوە لەگەڵ گەردوون و مەخلوقاتەکاندا قسەی پێ بکەن. ئەو شەوە وەک شێت باوشم بە لاولاوی سپیدا دەکرد و هاوارم دەکرد، سریاس نەمردووە، سریاس نەخنکاوە، مردنێکی بێهودە نەمردووە، پۆلیسێکی گەمژە لە ناوەڕاستی شارێکی دڕڕەقدا نەیکوشتووە. کەواتە لێرەیە، دەتوانێ قسە بکا، دەتوانێ باسە خۆی بکا، چیرۆکی خۆی بکێڕێتەوە، لەگەڵ ئەم ژیانەدا تێکەڵ بێ، بانگ لە ئەستێرەکان بکات، هاوار لە باڵندەکان بکا، بەرد بگرێتە گۆمەکان لم بکا بەسەر خۆیدا لە گەڵادا بنوێت کەواتە یەکێکەیە من دەتوانم لە سەرتاوە تا کۆتایی هەموو شتەکانی لەگەڵدا باسکەم من هاتوومەتەوە تا لە سەرتاوە بۆ کۆتایی لەگەڵ یەشێکدا قسە بکەم یەکێک دڵنیابم دەمبیستێت کەواتە سریاسێک لەم سەر عەردە تاتەشی کە گوێم لێ دەگرێت تێدەگەیت مانای چی یەکێک گوێت لێ بگرێت؟ لاولاوی سپی بە سەرسامیەوە دەیگوت نا نا سریاس مردووە سریاس پۆلیسێکی گەمژە لە ناوەڕاستی بازاڕدا کوشتێتی ئەوان هیچیان درۆ نین درۆ نین بەڵام لە هەمان کاتا کوڕێکی تر هەیە ناوی سەریاسی سبح دەمە ئەویش باوکی نییە ئەویش هەمان ژیانی سەریاس ژیاوە بەڵام ئەو زیندووە من هاوارم دەکرد ئەو دەتوانێت لە بری هەموو دنیا ژۆم لێ بگرێت ئەوەی زیندووە دەتوانێت لە بری هەموو مردوەکان ژۆم لێ بگرێ لە جیاتی هەمووان قسە بکە ئەوەی زیندووە دەتوانێت لە بری هەمووان ئەوانی تر هاوارکە دەبێت زیندوەکانە و هێزیان تیاابێ لە بری مردوەکان هاوارکەن وانە دەبێت جۆرە هێزێکی وا لە مرۆڤدا بێت تا دونیا لەسەر حیکمەت و دادپەروەری بوەستێنێت. لاولاو و بە توڕەیەکەوە دەیگوت هیچ کەس ناتوانێت لە بری سەریا ساوار بکا. ئەو لە هەر کوێیەک بێت نابێ دەنگی بە دەنگی کەس تێکەڵاو بکەیت من بە خرۆشان و هەڵچوونێکەوە دەمگوت کچی من لاولاوی من وەک چۆن بەشێک لە ژیانی ئەمە لە ناو هەموو ژیانەکانی تردایە ئاوهاش بەشێک لە هەموو زیندەجەکانی تر لە زیندەگی ئێمەدایە وەک چۆن بەشێک لە مردنەکانی تر لە مردنی ئێمەدایە ئاوهاش گردی مەرگی ئێمە بە چۆرێک لە چۆرەکان لە ناو مردنەکانی تردایە، من وەک یەکێک هەست بکات ئەو ڕۆژە غەمگینانەی ئازادی بە قەد هەموو ساڵانی دیلێتی ماندووی کردووە، دەمگوت لاولاوی من، لالای شیرینم، کچی من، بیست و یەک ساڵ لە زیندان بووم، لەوێ تێگەیشتم ئینسان، لە هیچ شتێکی ئەم دنیایە دانابڕێت ئینسان چەند دوور بخەیتەوە دەری بکەیت بیکوژیت هەمیشە بەشێکە لەو سوڕە گەورەی دنیا لێم گەڕێ لێم گەڕێ من بیست و یەک ساڵە وا بیرم کردۆتەوە ئێستا ناتوانم خەیاڵی خۆم گۆڕم ئێسا ئەو لە ڕێگای من و تۆ دەژی دەبێت تێبکەیت ئەو لە ڕێگای من و تۆ دەژی وەک من چۆن ئەو هەموو ساڵانەی زیندان لە ڕێگای هەمووتانەوە دەژیام، لە ڕێگای لم و سەحرا و ئاسمان و شەوە دەژیام، نا، حیسابی پیرەمێردێکی خڵەفاوم بۆ مەکە کە بەم هەموو ڕیشە سپییەوە، بەم پرچە ئاڵۆزەی دەروێشەکانەوە هاتووم و وڕێن لەسەر یاساکانی گەردوونت بۆ دەکەم. شتی نامەعقول لەسەر ژیان دەڵێم. من لە جێگایەکەوە قسە دەکەم کە تۆ نازانیت. ئەو لە ڕێگای هەموانەوە دەژی، من لێرەم تا بەشێک لەو ژیانە بژیم کە ئەو نەژییە. لاولاوی سپی، مە، مەحرومم مەکە لەوەی هەست بکەم لە بری ئەوان دەژیم، ئەوا دواجار وەک یەک مرۆڤ، یەک کوڕ، یەک مەخلوقی قەشەنگ تەماشایان دەکەم کە قەدەر بێ ڕەحمانە دابەشی کردوون. ئەو شەوەی ئەو قسانەم کرد هێشتا هیچم لە ژیانی سەریاسی دووەم نەدەزانی، هێشتا نەمدەزانی باس لە چ دەکەم، تەنها تەعبیرم لەو خولیایانە دەکرد کە وەک کۆمەڵێ بیرۆکەی ڕووت لە خەیاڵمدا دەسوڕایەوە. لاولاوی سپی پێی گوتم، ئەوان هیچ شتێک لەسەر سریاسی دووەم نازانن، هەرگیز نەیانبینیوە، نازانن ئێستا چ دەکات و لە کوێ دەژی. من کە ساڵەهای ساڵ چاوەڕوانیم کێشابوو، ئیدی سەخت بوو زیاتر چاوەڕوان ببم. کە من ئازاد بووم لە مێشک و کەس هیچ شتێکی دەربارەی سەریاسی دووەم نەدەزانی دواهەمین کەس ئادەم مەرجان بوو کە جارێک لەگەڵ کۆمەڵی پێشمەرگەی ماندوودا بینی بووی بە دیکتاتۆرۆفیەکی کۆنەوە لە بەردەم ماڵ یەشێک لە بەرپرسە گەورەکان داوەستا و پێدەکەنێ دروست نازانم ئادم مەرجان چەند دوای مەرگی سەریاسیەکەم بینیوێتی بەڵام بە دیمەنەکەدا پێدەچێت بگەڕێتەوە بۆ زەمانی هەڵگیرسانی قۆناغی سێیەمی شەڕی ناوخۆ لەو زەمانەدا ئاسایی بوو بەردەرکی ماڵی بەرپرسە عسکەریەکانی حزب وەک گۆڕەپانێکی جەنگ وابێ ئاسایی بوو هێزەکان لە بریەوەی لە بنکەیەک یان کەمپێکی تایبەتە پێشمەرگەدا ڕیز ببەستن لەسەر شەقام، لەبەر دەرگای ماڵە سیاسییەکان، لە دەوری ئوتێل یان یانەی خواردنەوە و زۆر جاریش لە دەوری ماڵی ژنە سۆزانی و خراپەکان کۆدەبوونەوە، واتە لە دەوری نزیکترین شوێن کە فەرماندەکەیان تایە دەخەوێ. ئادەم مەرجان دروست نازانێ سەریاسی دووەم چی کردووە و بۆ کوێ چووە، وەک ئەو وەک کۆمەنیستێک دەیگوت من دەستم گرت و پێم گوت مەچۆ بۆ ئەم شەڕە ئەمە شەڕی تۆ نییە ئەمە شەڕی بۆرژواکانە لەسەر زەوت کردنی تیکەنانەکەی ئێمە لەم شەڕەدا تەبەقەی کارگەر دەبێت هەڵوێستی تری هەبێت سەریاسی دووەم پێی دەڵێت من حەز دەکەم بچم بۆ هەموو شەڕەکان بەڵام لە ئێستادا لەم شەڕە زیاتر هیچی ترم نییە، ئەگەر شەڕێکی تر هەبوو جوابم لێ بگێڕەوە دێم بۆ ئەوێش. ئادەم مەرجان دڵشکاو لە وەڵامە خودا حافیزی لێ دەکات و پێی دەڵێت، هاوڕێم هیوادارم نەکوشرێیت. ئەو بە دەنگێکی بەرز و بە پێکەنینەوە دەڵێ، هیوادارم بکوشرێم، من هیوادارم بکوشرێم. ئەوە دواهەمین ڕستەی سەریاسە کە یەکێ لەو هاوڕێیانەی بیستبێتی. ڕۆژێک دوای ئاشکرابوونی نهێنی سەریاسەکان، خوشکە سپییەکان منیان خسترا ئۆتۆمبێلێکی تایبەتی و بردیانم بۆ شار. کە ژینۆی مەخمەڵی و ئادەم مەرجانم دۆزیەوە و کەسیان شتێکی ئەوتۆیان لەسەر شوێنی سەریاسی دووەم نەدەزانی. شەوێک ئیکرامی کێو هاتەوە بۆ لام. ئەو دەرحەق بە هەموو شتەکان ناڕازی بوو. ناڕەحەت بوو لەوەی من بێباکانە و بە ڕیش و پرچێکی ئاوا درێژەوە چوومەتە دەرێ، بەڵام وەک هەمیشە پڕ بوو لە هێمنی و لێبوردن، ئیکرام هیچی لەسەر سەریاسی دووەم نەدەزانی. کۆی حیکایەتەکە شتێکی سەیر بوو لە لای، بەو جەستە گەورە و ئارامەیەوە لە ژوورەکە تا دەهات و دەچوو و دەیگوت، هەموو شتێک دەکەم بۆی بیدۆزمەوە، هەموو جێگاکان دەگەڕێم، ساسجیلی هەموو بنکەکان دەپشکنم تا دەگەینە شتێک. ئەو چێژێکی بێ سنووری لەوەدا دەبینی بتوانێ شتێک بکات من زیاتر باوەڕم بە ژیان بێت ئێوارەیەکی دی گەڕایەوە و دەستی خستە سەر شان مگوتی سەریاسی دووەم لەم شارە نییە هەشت مانگ زیاترە لە لای دوشمن دیلە یەکەمین جار بوو بەو جۆرە وشەی دوشمن ببیستم دوشمن ئەو ناوە بوو کە ئێزە شەڕکەرەکان لە یەکدیان دەنا منەو کات تێگەیشتم شەڕی ناوخۆ چەند گەورە و سامناک بووە ئیکرامی چێو دەیگوت مزەفەری سوبح دەم بمبورە بەڵام کۆمەڵێک گرێ و نەهێنی هەن من ناتوانم هیچیان لەسەر بڵێم بەڵام تا ئەو جێگایی من دەزانم ئەو کوڕە ناشتوانێ بگەڕێتەوە بۆ ئەو بەر لەبەرەوەی لێرەش کۆمەڵێک مەسلەی گەورەی لەسرە من ئەو شتانم لا گرنگ نەبوو بۆ من ئەوە گرنگ بوو کوڕێکم هەیە و لە شوێنێکی نادیاریم زمینەدا دیلە و دەبێ بیدۆزمەوە ئەگەر ئازاری مردنی یەکەمین سەریاس و سەرەتای چیرۆکی سەریاسی دووەم نەبایە، ئەوا ماڵی خوشکە سپیەکان هێمنترین و جوانترین ماڵێک بوو لە ژیانمدا بینیبێتم، لە ڕاستیدا من بەر لە گرتنم کەش و هەوای ماڵی ئاسودەیم تاقی نەکردبۆوە، شارەزایەکی تەواو کەمم لە ژیانی خێزانە ئاسودەکان هەبوو، بێدەنگی و ئارامی و ئاشتی ناو ماڵ، ماڵی خوشکە سپیەکان ئەو بەهەشتە بوو من لەمێژە خەونم پێوە دەبینی شورەکەی من دوور بوو لە شورەکانی ئەوانەوە بەڵام هەرگیز وەک نەناسیا و غەریبەیەک مامەلەیان لەگەڵ نەدەکردم هەرگیز ئەو هەستیان پێ نەدەدام کەسێکی زیادم و ئەوان خۆشحاڵ نین بە نیشتە جێبوونم دوای مانگێ من لەگەڵ ئیکرامی چێودا قسەم لەوە کرد کە کوختێکی بچووک بۆ خۆم دروستکەم و پارچە زەویەک لە یەکێ لە جوتیارەکان ئیجاد بکەم و ببمە جوتیار من لە زیندانەوە جۆرە پەیوەندیەکی ڕۆحی قوڵم لەگەڵ زەویدا هەبوو ئەگەرچی لە سەرە و کەشتیە مەلعونەدا ئێوە وەک یەکەمین عاشقی دەریا تەماشای من دەکەن ئەگەر چی نیگای بێوچانی دەریا خۆشەویستی من بۆ و ئاوە مەزنە ئاشکرا دەکات بەڵامەوە ڕێگا لەوە ناگرێ عاشقێکی گەورەی زەویش بم من عاشقی زەویم ئەو شەو ڕۆژە سەیرانەی کە لە گوندی خوشکە سپیەکان ژیام بە ناوێکی ترەوە تێکەڵ بە جوتیارەکان بووم حکایەتێکی ترم لەسەر ژیانی خۆم دروست کرد خوشکە سپیەکان و جوتیارەکان و یەکرامی چێ و کۆمەکێکی گەوریان کردم کە ئەو کوختە دروستکەم ئێوارەی ئیکرامی چێ و لە زەرفێکی ڕەشدا کۆمەڵێ سەفتە پارەی بۆ هێنام و گوتی منەوەم هەیە دۆستی ئازیزم من چەندین ساڵە پاشەکەوت دەکەم بەڵام لەوە زیاترم بەیەکەوە نەناوە جگە لەو جێبە بچکۆلانێ و ئەم زەرفە پارەیە خاوەنی هیچی تر نیم چەندت دەوێ هەڵی گرە و چ زەویەکت دەوێ ئیجاری بکە وای دەکوت و زەردەخەنەیەکی گەورە دەکەوتە سەر ڕوخساری وەگەوی شەرم لە گەورەی خۆی بکات شەرم لەوە بکە خەندەکانی ناتوانن ناسکتر و بچووکتر بن من بە پیری و کەساسی خۆمەوە دەنوشتامە و دەستەکانی ماچ دەکرد پێم گوت ئیکرامی من ئەی گەورەترین چۆلەکەی دنیا من لە سەرتاوە دەست پێ دەکەمەوە من لە پارچە زەویەکی بچووک و هەندێ حیوانی گچکەوە دەست پێ دەکەمەوە خۆم تەرخانی جۆرە ژیانێکی تر دەکەم من بڕێکی زۆر کەمم دەوێت بە شێوەی لە سەرتاوە دەست پێ بکەمەوە کە ئەو قسانەم بۆ دەکرد، هەردووکمان لەسەر کێڵگەیەکی بە پیت وەستابووین، زەوی جووتیارێک کە لە پێناوی لە پێناویدا کۆچی بۆ دەرەوەی وڵات و هەموو شتێکی جێهێشتبوو، زەوییەکی بە بەر بوو، خزمەکانی دەیان جار بە ئیجار نەیانداوە تا نەفەوتێت، من و ئیکرام لەسەر ئەو پارچە زەوییە لە نێوان جۆگە و بناوان و خوڕەی ئاودا سەیری شەرمی یەکترمان دەکرد، بۆنی گوند، بۆنی تێکەڵای پاکی و پیسی بەیەکسانی دەچوو بەسەرماندا، بۆنی جای پاکیز و ڕیخی مانگاکان وەک یەک لێمانەوە نزیک بوون. ئیکرام گومانی لە هەموو شتێک ئەبوو، لەو بڕوایەدا نەبوو یاقوبی سنەوبەر من نەدۆزێتەوە، بەڵام لەگەڵ هەموو ئەو ترسانەماندا ئەو ڕۆژانە تەنها یەک خولیامان هەبوو ئەویش دۆزینەوەی سەریاسی دووەم بوو. لە دوای مردنی محەمەدی دڵشووشەوە، سڵێمانی مەزن کە دۆستێکی نزیکی ئیکرام بوو، ئەوی ڕاسپاردبوو هەموو پێداویستییەکانی خوشکانی سپی بگرێتە ئەستۆ. لە ڕاستیدا خوشکە سپییەکان لە دوای جێهێشتنی شارەوە کارێکی ئەوتۆیان نەبوو، ئەوان بە ئارەزووی خۆیان هاتبوونە ئەو گوندە، کەسانێک هەن وا دەزانن خوشکەکان لە دەستی ئەو چیرۆکانە ڕایانکردووە کە لە شار وەک تاعون بەدوایانەوە بوو، بەڵام کیشەکان بێباک لە هەر شتێکی ژیانی خۆیان دەشیان، سروو دەر ڕۆژانە و سەیرەکانی خۆیان دووبارە دەکردەوە، پێکەوە ئەو مەکتەبە چۆڵەیان بەڕێوە دەبرد، هەست دەکەم جگە لە مردنی ئەو دوو کوڕە چ شتێکی تر نەبوو بتوانێت کار لە یادگار و ئاسوودەییان بکات، لەو شەوە سەیرانەدا لەزەتێکی بێ سنوورم لە دەنگیان دەبینی، دوو گۆرانی بێژی ڕاستەقینە بوون کە لەبەر هەر هۆیەک بێ نەیان دەویست ببن بە گۆرانی بێژ. شەوەهای شەو بە دزێوە گوێم لێ دەگرتن، بە هێمنی لە کوختەکەی خۆم دەهاتمە دەرێ و لە پشت کۆمەڵێ درەخت و لە نێوان دوو بەردا پاڵ دەکەوتم و گوێم لێ دەگرتن. هەرگیز نەمدەهێشت بزانن گوێیان لێ دەگرم. سەیرترین شت ئەوە بوو کە هەندێ شەو، بەدەم گۆرانی گوتنەوە قژیان دەکردەوە و بەڕەڵایان دەکرد، پێکەوە دادەنیشتن و پرچیان بۆ یەکتر دروست دەکرد، گۆرانیان دەگوت و قژیان دەخستە ناو ئەو جۆبارە درێژەوە کە لەگەڵ خۆیدا بە ئارامی دەیبرد، هەندێ شەو بە قژی تەڕەوە دەهاتن و لای من دادەنیشتن. هەندێ جار لە پۆلەکاندا وەک وانە بە مناڵێک بڵێنەوە چیرۆکەکانیان بۆ دەشێڕامەوە، لە ڕێگای ئەوانەوە زۆربەی چیرۆکی ئەو بیست و یەک ساڵەم زانی، زۆر ئاگاداری سیاسەت و جەنگ و ئەو جۆرە شتانە نەبووم، بەڵام کەسێکیشم نەبینیوە وەک ئەوان وەسفی شەو، مانگ، چیرۆکەکانی عەشق، مردنی گەنجەکان و خامۆشیی شەوە دوورودرێژەکانی شار بکا، من دواتر کە چوومە شار هەمیشە هەموو شتەکانم لە چاوی ئەوانەوە دەبینی ئەو ماوەیە ژیانیان بۆ ئیشێکی سیر تەرخان کردبوو ئیشێک لە یەک کاتدا زۆر نزیک و زۆر دووریش بوو لەوان هەردووشیان بەردەوام لەسەر دوو مەشینەی درومانی سنگری کۆن جلی بۆ بووکێنیان دەدووری ئەوەی لای من سیر بوو ئەوە بوو ئەو دوو خوشکە جلی سپی بووکێنی نەبێت هیچ لێکی تریان ئامادە نەدەکرد ژوورێکیان لە قوتابخانە جیاکردبووە بۆ درومان، لەوێدا تۆپە قوماشی گەورەیان دانابوو، هەر کراسێکیان تەواو دەکرد بە شێوەیەکی بێوێنە لە زەرفێکی تایبەتیتا دەیانپێچایەوە و کۆتایی مانگ کاتێک دەچوون بۆ شار بۆ وەرگرتنی مووچە و سەردانی گۆڕی محەمەدی دڵشووشە کراسەکانیان دەگەیاندە دەست کۆمەڵێک دوکانداری تایبەت لای من سەیر بوو دوو کچ کە بڕیاریان دابوو هەتا هەتایە شوونەکەن پیشەکەیان ئامادەکردنی کراسی بووکێنی بێ بۆ کچانی تر بەڵام شادریای سپی دەیگوت هەر کەسە و بە ویستی خۆی خۆشی و بەدبەختی خۆی دروست دەکا ئەوەی ئەوانی شەیدای و کراسانە دەکرد ڕەنگە سپیەکەیان بوو هەر کراسێکیان تەواو بکردایە پێش پێچانەوەی خۆیان جارێک لەبەریان دەکرد، من زۆر بەیانی تاریک و ڕوون دەمبینین هەردووکیان بەو جلە بووکێنی سپیانەوە لە پێ دەشتەکان دەهاتنەوە. ئیکرامی کێو هەفتەی جارێک دەهات بۆلام، من هەرگیز بە تەواوەتی ئاشنای دونیای ئەو نەببووم، تا ئێستاش بە دروستی نازانم چۆن ژیاوە و لە کوێ ژیاوە، بەڵام وەک خۆی دەیگوت من قەلەندەر نیم، ئەو قەلەندەر نەبوو، حەزێکی سەیری لە ڕازانەوەی ماڵ بوو، کاتێک ئەو گوخڵە بچووکەمان دروست کرد، بە دەستی خۆی هەموو شتێکی تێیا ڕێکخست. من ئەو کات نەمدەزانی هیچ بکەم. شێوەی سەیرکردنم بۆ ژیان هێشتا ئەسیری ئەو زیندانە کۆنەی سەحرا بوو. شەوانە دەهاتمە دەرێ، لە بری سێبەری بڵندی چیاکان، هێڵی ئاسۆکانی بیابان لە چاومدا بوو. خوشکە سپیەکان، دەیانزانی من هەمیشە وەک مەخلوقێکی غەمگین دەمێنمەوە، دەیانزانی کە شەوان ئاوارەی ئەو کێوانە دەبم، جگە لە بیرکردنەوە لەسەر یاسی سوبح دەم خەیاڵم لای هیچی تر نیە، کە دەچومە ژورەوە خۆم گۆشەگیر دەخەم و جگە لەو مناڵانە خەیاڵێکی دی لەسەرمدا نیە، سەردانەکانمان بۆ سەر گۆڕی سەر یاسیەکەم بە هەیبەت و ڕێز و بێدەنگیەکی سەیرەوە تێدەپەڕین. خوشکە سپیەکان هەمیشە مۆم و بخورد و داری عودێکی زۆریان لەسەر گۆڕەکان دەسوتان بە جۆرێ تا درەنگ ئەو دەشتە بۆنی بخوردی بەرنەدەدا هەموو ڕۆژانێکی هەینی هەرسێکمان خۆمان دەگۆڕی و دەچوینە سەر گۆڕەکەی بە پی بە پێ بە ناو دەشتێکی بەریندا ڕادەبوردین لە ڕێگادا لە ڕێگای گۆڕەکەدا هەردوو خوشکە سپیەکان بە گێڕانەوەی بەسەرهات و تراژیدیەکانی ئەو زەمانە دەیانویست من بخەنە ناو وێنەی سەردەمێکەوە مەرگی حورمەتی خۆی دۆڕاندبوو، بەڵام دڵنیام هەستێکی قوڵیان بە هەموو شتەکانە بوو، هەندێ جار هەستم دەکرد وەک یەکێ لە مناڵەکانی گوندەکە تەماشام دەکەن، محەبەتی ئەوان بۆ من لە محیبەتی کچێک نەدەچوو بۆ باوکی، بەڵکو لە محەبەتی دایکێک دەچوو بۆ مناڵەکەی، مامەلە کردنێکی زۆر لەگەڵ منداڵاندا کردبوونی بە دایک، لەگەڵ منیشدا ڕەفتاری دایکێکیانە بوو سەراپای میهر بێ، ئەوەی سەیر بوو لای من ئەو عەشقە قوڵەی منداڵانی گوندەکە بوو بۆ ئەوان بە خۆشیەکی زۆرەوە هەموو ژیانی خۆیان پێشکەش بەو مناڵانە کردبوو ئەو کات کە من گەڕامەوە لەگەڵ دەیان مامۆسای دیکەی چکۆلە و شیرین و مناڵ دۆستا خەریکی جەنگ بوون لە پێناوی منداڵانی فەرامۆشکراوی ئەو گوندەدا من بەغیلیم پێدەبردن کە بەو جۆرە خۆیان بۆ ئاواتە بڵندەکان تەرخان دەکەن ژیانی من بە بەراوت بە ژیانییەوان خاڵی بوو لە هەموو شتێک، لەوە دەترسام ببم بە پیرەمێردێک کە لەم ژیانە گەورەیەدا جەنگێک و کێشەیەک و ململانێیەکی نەبێ بیکات. ئەو شەوە خاڵی و ترسناکانەی چاوەڕوانی لەو گوندەدا مانای ژیان و بوونی منی خستە مەترسییەکی گەورەوە. مرۆڤ تا دی لە ژیانی مانایەکی قووڵی هەیە، هیچ شتێک وەک دیلی و کۆیلایەتی مانا نادا بە ژیان. چونکە و کە مرۆڤ لە شەڕێکی مەزندایە بۆ ئازادی بەڵام هیچ شتێک وەک ئازادی مانای ژیان ناخاتە مەترسێەوە هیچ شتێک وەک سربەستی لە سەرمانای ژیان پڕمەترسی نییە لە ئازادیدا مرۆڤ گەشت و شەیدا و خولیای خۆی بۆ مانا لە دەست دەدا، مرۆڤی ئازاد دەشێ مرۆڤێکی بێ مانا بێ، بەڵام گەورەیی مرۆڤ ئەوە نییە لە کۆیلایەتیدا بۆ مانا بگەڕێ، بەڵکو ئەوەیە لە ئازادیدا بۆی بگەڕێ. من ئەوکات لەگەڵ هەموو ئەو مانا و خولیا و پرسیارە سەیرانەی لە سەرمدا دەسوڕانەوە هەستم دەکرد هێدی هێدی جۆرە ئازادییەکی خاڵی لە مانا دەژیم. من لەو ژوورەدا هەستم بە فەرامۆشی و پیرییەکی بێ ئەندازە ترسناک دەکرد. پێدەچوو ئیکرامی کێو بە زەحمەت بتوانێ هیچ زانیارییەک لە سەر سەریاسی دووەم کۆ بکاتەوە، بەڵام ئەویش نەبایە من نەمدەزانی ڕووبکەمە کوێ. هەندێک شەو وەک شێت هاوارم دەکرد و دەمنرکاند و دەمگوت، خودایە پێم بڵێ من ڕووبکەمە کوێ؟ ئەم دەستەڕۆە کوێرەیی من نیشانەی ناڕێکی ئەم گەردوونەیە، کوێرێک ئەم دنیای دروست کردووە، کوێرێک ئەم زەمین و زەمانەی دروست کردووە، من لە دیلی بیابانەوە بووم بە دیلی جۆرە زوڵمەتێکی تر. هەموو شەوێک هاوارم لە خۆم و گەردوون و خودا دەکرد، من لە نێوان ئەو سیانەدا وێڵ بووم، نەمدەزانی باوەڕی تەواوەتی بە کامیان بێنم، خۆم لەوە لاوازتر بووم بتوانم تەلیسمەکان شی بکەمەوە، گەردوون زۆر لەوە دڕڕەقتر بوو بە ئاسانی کۆمەکم بکە خوداش لەوە بێدەنگتر بوو چاوەڕوانی هیچی لێ بکەم ئیکرامی چێو دەیویست وێنەیەکی ڕاستەقینەی و دنیایان بداتێ کە تێیدا دەژین زۆربەی ئەو شەوانەی پێکەوە لە چێلگەکاندا پیاسەمان دەکرد ئەو سەرقاڵی شەرحکردنی وێنەی و جیانە بوو کە من نەمدەویستی بکەم ئیکرام بەو شە ئەستورانەوە کە هەندێ جار بە ئاستەم هوڕی دەکردن تا من ڕونتر گوێم لە دەنگی بێت دەیگوت موزەفەری سبح دەم شارێک بێنە پێش چاوی خۆت پڕ لە هەزاران کوچەی تەسک پڕ لە هەزاران دەرگای داخراو پڕ لە هەزاران قەڵا کە مرۆڤ وەک شێت بە دەوریدا دەسوڕێتەوە و دەرگاکانی نادۆزێتەوە شارێک سا جوگرافیایەکی هەیە جیاوازە لەوەی من و تۆ پێی ڕاهاتوین شارێک بەشێکی زەویە و بەشێکی ئاسمان کوچەیەکی لە زەمیندایە و کوچەیەکی لە هەوردا شارێک هەمووی مەتەڵە، سا کوچەکانی شوێنی خۆیان دەگۆڕن، دەرگاکانی شوێنی خۆیان دەگۆڕن، پەنجەرەکانی شوێنی خۆیان نین. بیەنە پێش چاوی خۆت، لە شارێکی وادا کە پڕە لە ملیۆنەها ژوور، سا لە هەر ژوورێکیشدا بە ملیۆنەها شت هەیە، لەناو ئەو ملیۆنە شتەدا ئێمە بۆ شتێکی بچووک دەگەڕێین. هاوارکردن سوودی نییە. نا، من ناڵێم ئەم شارە. جێگایەکی بێدەنگە، بەڵام ئێرە شوێنێکی ترە، شوێنێک هێشتا ئادەمیزادەکان بە تەواتی تێی نەگەیشتوون. ئێمە لە سەردەمێکی تردا دەژین کە هێشتا مرۆڤەکانی ئێمە ڕاستییەکانیان نەبینیوە، وەک ئەوەی بە نەخشەیەکی دێرینەوە لە شارێکی تازەدا بسوڕێتەوە. دەشێ چەندین کەس ناونیشانەکانت بۆ هەڵبدەن بەڵام تۆ سە هیچ نادۆزیتەوە چونکە لە دواجاردا ئەوانەی کە ناو نیشانە دەدەنێ نەخشەی شارێکی تر لە سەریاندایە مزەفەری سبح دەم ئەو شوێنەی سەریاسی دووەمی لێ دیلە شوێنێکی نەهێنیە ئەم وڵاتە پڕە لە زیندانی نەهێنی پڕە لە هێزی نەهێنی پڕە لە نەفرەتی نەهێنی چینا وڵاتە دەبات بەڕێوە هیچ شتێک وەک چینا دەرگای خۆی قایم ناکە مرۆڤ لەم شارەدا ڕقی لە مرۆڤە لێرە کەس کەسی خۆش ناوێت من دەمگوت بەڵام ئیکرامی چێ و لەو شەوەی ئازاد بووم لەو کاتەوەی تۆ منت ڕزگار کرد من چکە لە مرۆڤی پاک هیچی تر نابینم بە ترسێکی قوڵەوە سەیری دەکردم چاوەکانیان دەگەش و کراو و ترساون دەهات نەبەر چاوم ئیدی من سڵم لە قسەکانم دەکردەوە دەهەژی و عراقی دەسڕی ئەو لە سارترین وەرزیشدا کاتێ قسەی دەکرد دەبواە دەسە سڕەکەی دەربێنێت و عراقەکەی بسڕێ بە دەنجێکەوە وەک لە ترسێکی گەورە ئاگادارم کاتەوە دەیگوت نا مزەفەری سبح دەم نا سا لە هەر شوێنێک نەهێنی زۆر بێت ڕقیش زۆرە من نەمدەویست باوەڕ بە ئیکرامی شێو بکەم ئێستاش نامەوێ باوەڕی پێ بکەم من مەبەستم لە بڕوا و هیوایەکی گەمژانە نییە بە مرۆڤ دەزانم مرۆڤ برای خۆی بە چ دەردێک دەبات دەزانم مرۆڤ چ ئازارێک دەبەخشێتە هاوجنسی خۆی، دەزانم ئێوە هەمووتان کە بەرامبەرم دانیشتوون و من ئەم شەو لە دوای شەو تنۆک تنۆک ئەم چیرۆکەتان بۆ دەگێڕمەوە لە مرۆڤ ڕاتان کردووە، هەموومان کە لەم کەشتییەدا سوار بووین و ون بووین و پێدەچێ تا مردن لە دەریادا بێ ئەنجام بسوڕێینەوە لە دەست یەکی هەڵهاتووین کە وەک خۆمان وابووە لەوانەیە هەندێ سات و هەندێ کات بەدبەختتر و زامدارتریش بووبێت. لە من و تۆ، بەڵام لەگەڵ هەموو ئەم برینانەدا کە ئینسان دەیکاتە جەستەی براکەی خۆیەوە، گەر بڕوامان بە مرۆڤ نەبا، دەبێ بچین بۆ کوێ؟ چ مەخلووقێک هەیە باوەڕی پێ بهێنین؟ هەتا ئەگەر ڕووبکەینە سروشت و داوای کۆمەکی لێ بکەین، ئەو چۆن یارمەتیمان دەدات؟ بێگومان هەر لە ڕێگای مرۆڤەوە. ئەگەر ڕووبکەینە خودا و داوای یارمەتی لێ بکەین، چۆن کۆمەکمان دەکا؟ هەر لە ڕێگای مرۆڤەوە. خودا جگە لە مرۆڤ چ دەستێکی تری هەیە ئەم شیانەی پێ ئاوەدان بکاتەوە؟ هیچ، هیچ دەستێکی تری نییە، سروش جگە لە ئێمە کێی هەیە بڵێت شارێکم بۆ دروست کەن، مۆسیقایەکم بۆ بشەنن، نەهێنیەکی قوڵ و خەوتی ناو هەناوی خۆم بۆ بخوێننەوە، کیمیای ئەم گوڵ و ئاو و ئەستێرانەم بۆ لێک بدەنەوە، کێ هەیە کێ لە مرۆڤ بەولاوە مەخلوقێکی تر نییە؟ ئیکرامی چێو و کە لە ناو شۆڕش و دواتر لە دنیای دوای ڕاپەڕیندا ژیابوو، دڕ ڕەقی و دڕندەی ئەوتۆی دیبوو، باوەڕی بە هیچ نەمابوو. کەو شەوە بڕوای قووڵی خۆم بە مرۆڤ بۆ ئاشکرا کرد، پێم گوت، لە مرۆڤ بەولاوە هیچ هێزێکی تر نییە ڕێی تێ بکەین. بەو دەنگە یەک تۆن و هێمن و قوڵەی خۆی گوتی، سە، من گومانم لە گەورەیی مرۆڤ نییە، گومانم لەوە نییە مەخلوقێکی مەزن هەیە و دەبێ چاوەڕوانی ئیشی گەورەی لێ بکەین. با، موزەفەری سوبح دەم، باشتر تێت بگەیەنم، باشتر. پاڵاوی کێڵگەکانی هەڵدەمژی، بۆنێکی سەیری خاک بە سەرماندا دەهات، خوڕەی ئاوەکانی شەو هەردووکمانی ئاسوودە دەکرد، ئیکرام کەمێک دەنگی بەرزکردەوەو دەیگوت من لە دوای نشستی ڕاپەڕین و دەست پێکردنی شەڕەوە سا زۆر بیرم لەوە دەکردەوە گەلە کتێبم لەسەر دەخوێندەوە هەندێ کات ڕیش و سمێڵ و قوژم بەڕەڵا دەکرد و وەک فیلێکی زەبەلاح دەکەوتمە دەشتەکان بە هەموو توانای خۆم قاچم دەدا بە زەویدا و سەیری ئاسمانم دەکرد و دەمپرسی مرۆڤ بۆ وا دەکا سا ئەم میلەتە چیەتی چی کە قۆناغی یەکەمی شەڕ دەستی پێکرد ڕوخام تێگەیشتم جانەوەرێکی برسی لە خوێنی ئەم میلەتەدایە لە شەڕدا دوو میلەت دوو دین دوو شێوە سیاسەت بەرامبەری یەک نەبوون سا دوو مرۆڤی ڕووت بەرامبەری یەک بوون دوو ئینسان وەک دوو جانەوەر بێ هیچ هۆیەک پەیوەندی بە مانا و حکمەتی ئینسانەوە هەبێ یەکتریان دەخوارد مزەفەر، مرۆڤایەتی وەک گڵۆپێک وایە، دەکوژێتەوە و دادەگیرسێ، گڵۆپێکە لە ناو ڕۆحماندا، دەشێ بۆ هەتا هەتایە خامۆش بێت و دانەگیرسێتەوە، دەشێ دابگیرسێت و بکوژێتەوە، بەڵام ئەوەی هەمیشە داگیرساو بێ، هەمیشە مرۆڤبوونی خۆمان، ڕووناک بین، ئەمەیان ئەستەمە و من نەمبینیوە. لە ناو تریفە و بێدەنگی شەودا سەیرم دەکرد و هەموو ئینسانیەتە ونەم تیادەدۆزیەوە کە ئەو باسی لە مردنی دەکرد، سێبەری ئەو کەسەم تیادەبینی کە ئەو قسەی لە نەمانی دەکرد. سریاسی دووەم لە شوێنێکی دوور زیندان بوو، جێگایەک وەک قەڵایەکی کۆن، شوێنێک لە شوێنی زیندانە دێرینەکان دەچوو، قەڵایەکی گەورە پێش چەندین ساڵ دەوڵەت وەک بنکەیەکی قایم و سەقامگیر بۆ هێزەکانی دروستکربوو، قەڵایە، لە دوورەوە ڕە ترسێکی قووڵی دەخستە دڵەوە، بینایەک لە ناو چیا و پێدەشت و دارستانەکاندا ون ببوو، دیوارێکی بازنەی مەسنی هەبوو، هێند بڵند بوو و لەسەر قولە بەرزەکانیەوە نەبایە هیچ کەسێک نەیدەتوانی لە دوورەوە بیبینێ، شتێکی نادیار هەبوو، هەیبەتی جەنگاوەرێکی خوڕافی دەبەخشی ئەو قەڵایە، جانەوەرێک لە بەرد یان میتاڵ یان هەر کانزایەکی سەختی دیکە ئێوارەیەک من و ئیکرام لەو جێگایە نزیک بووینەوە لە دوورەوە ڕا تەماشامان دەکرد من دەویست بزانم سریاس لە کوێ زیندانە ئیکرام مێژیە و قەڵایی دەزانی جۆرە بینایەک بوو بە کەرەسەی نیو و نەخشە و خەیاڵی ئیمپراتۆرە دێرینەکان جۆرە بینایەک بوو لە بەردی نوێ و لە خولیای کۆن کە دواجار خەیاڵی ئەندازارێک بوو دەویست هەیبەتی خۆی هەیبەتی خۆی و نوێی دەوڵەت بە هەیبەتی ئەخلاقە دێرینەکان گرێ بدات، قەڵایەکی مەزن بوو لە ڕاپەڕینەکاندا بە چۆڵی دەست خەڵک کەوتبوو، ئەفسەر و سەربازەکانی زۆربەیان لە ترسی مردن و برسێتی و تینوێتییەکی درێژ یان بە هۆی کوشتنیان یان وەک دیل خۆیان دابووە دەست خەڵک، دواتر بۆ ماوەیەکی درێژ خێزانە ئاوارەکان کردبیانە نیشتەجێ بەدبەختەکە. ئەزەلیەکەی خۆیان، لەگەڵ دەستپێکردنی شەڕی ناوخۆشدا، هێزە شەڕکەرەکان سیمیان بە دەوردا کێشابوو، هێزیان لە دەوروبەر بڵاو کردبوو و کردبیان بە زیندان، لە دوای دەستپێکردنی شەڕەوە تەنها باڵندەکان دەیانتوانی لەو قەڵایە نزیک ببنەوە.